وتراوە تەنها ناسوودەبوون تین و یاسوودەیە پێدەچێت تۆ کەسێکی ساق و تەندروستبی کەسێک هەمیشە بزانێ بۆ کوێ دەچێ دەتوانی چاوەڕوانی چی بکەی و سەرنجامیش بەکوێ دەگەی لە نەشارەزاییش دوورە پەرێزەبی ئەلبێرت ئەنیشتاین پیاوێک هەموو تەمەنی لە ناو شتە ونبووەکاندا بەخت کرد لە ساڵی هەزار و نۆ سەد و سی بە ناوی ئەوەی من بڕوام پێیەتی دەڵێ جوانترین شتێک ئێمە دەتوانین تاقی بکەینەوە نەناسراوەکانە ئەوانە سەرچاوەی ڕاستەقینەی هەموو هونەر و زانستەکانن پێدەچێ وتبێتی ئەوانە سەرچاوەی تەواوی گەشە و هەراش بوون و وروژاندنەکانن لە ژیانی داهێنانکاری هەر مرۆڤێکدا بەڵام زۆرێک لە خەڵکی نەناسراوەکان بە مەترسیداری هەژمار دەکەن وازانم مەبەست لە ژیان هەر هێندەیە بە خاتر جەمی کار بکەین و هەمیشە بزانین سەرەنجامی کارەکانمان چیە و بە کوێ گەین و دۆزینەوەی نهێنیکان و دۆزینەوەی سەمەرەکان لە ئەستۆی کەسانی تایبەتن تۆ چۆن دەتوانی بۆ شتێکی نامۆ ئامادەبی بۆ هەمیشە دورە پەرێز دەبی چونکە پێت وتراوە ئاگات لە سەلامەتی خۆت بێ ئێمە بە درێژایی ژیان پەیامی ئارام بەخش دەبیسین لە ماڵ لە قوتابخانە و مناڵەکانمان فێرەکین لە کرداری ئەزمونی دورە پەرێز و هانیان دەدەین لە شتە نام و نەزانراوەکان دوورکەونەوە بەردەوام لە ئامۆژگاری ئەوەداین و لەو رەوشەی کە فێرکراون لانەدا بۆیە ئەگەر تۆش پابەندی ئەم جۆرە هاندانەی ئێستا کاتی ئەوە هاتووە کە ئەو کۆت و بەندە بشکێنیت و ئازاد بیت و دەست بە داهێنانەکانی ناو ناخی خۆت بکەی. ئەگەر بە تەواوی متمانە و بڕوات بە خۆت هەیە، هیچ جۆرە چالاکییەک دوورە دەستی تۆ نییە، تۆماری ئەزموونی مرۆڤایەتی لە بەردەستی خۆتدایە، کەمێک بیر لە کەسانی بلیمەت و هەڵکەوتوو بکەرەوە، ئەوانە کەسانێک نەبوون لە شتانی نامۆتەرێز بکەن، فرانکلین و ئەنیشتاین و گالیلۆ و چەندین چەندینی تر، ئەمانە نموونەی ئەوانن. ئەوانە بوون کە دەستپێشخەر بوون بۆ سەر زەمینی نەناسراو، کەسانێک بوون کتومت وەک ئێوە تەنها جیاوازیان ئەوە بووە ئەوان زیاتر بوێر بوون و پیان خسۆتە زەمینەیەکەوەو کەسانی تر توانای ئەو بوێریەیان نەبووە. تۆ توانی بە دیدێکی نوێوە لە خۆت وردبیتەوە و لە ئەزموونی چەند کارێکدا دەست بە کار بی کە تاوەکو ئێستا بیرت لێ نەکردۆتەوە گوایە لە توانای تۆدا هەیە بۆ هاتنە ناو ئەزموونی نوێوە مەڵێ من لەم کارە دڵنیا نیم بۆ نموونە دەچیتە شوێنێک هەرگیز بۆی نەچووی بتەوێ ماوەیەک بمێنیتەوە مەگەر مەترسیەک هەڕەشەت لێ دەکا ئەم بیرە ترسێنەرانە بە مێشکدا هاتوچۆکەن تۆ خاوەنی هێز و وزە و توانایەکیت هێندەی کێوێک دەبێ هەرکات ڕووبەڕووی دیاردەیەکی نامۆ دەبیتەوە هەوڵ بدا ورەت بەرز بێ مەڕوخێ بەڵکو لە ڕووی دەرونیەوە شانسێکی باشتر بۆ گۆڕانکاری لە ژیاندا بەدەست بێنی بێهیوایی و نائومێدی و ماندوێتی لە ڕووی دەروونزانیەوە دەبنە هۆی لاوازی و کاتی خۆشەویستی و تامەزرۆیی لە ژیاندا ون دەکەن، لە دەستی دەدەن، دەست بەجێ هەست بە شکست و بەچۆکداهاتن دەکەی، بەڵام ئەگەر کەمێک دەرمانی دڵنیایی سەرسوڕهێنەر زیاد بکەی ئەوا هیچ کاتێ دووچاری ناڕەحەتی نابی. پێدەچێ لەو باوەڕەدا بی کە دەبێ بۆ ئەنجامی هەر کارێک بیانوویەک یان هۆکارێک لە گۆڕێدا بێ، ئەگینا ئەو کارە چ سوودێکی هەیە؟ ئەم باوەڕە نادروستە و هێڵێکی سووریشی بە ژێردا بهێنە. تۆ ئەتوانی هەر کارێکت بوێ ئەنجامی بدەی، پاشان خواستەکەی خۆت بەدی دەهێنی و بۆیە پێویستە بە هیچ هۆکار و بیانوویەک واز لەو کارە نەهێنی. هەمیشە لە ژیانتدا خاوەن ئەندێشەیەکی نوێ بە سەرنجێکی وردی ناخی خۆت بدە ئەبینیە توانی دەرەچێکی نوێ بۆ خۆت بکەیتەوە یان بە توندی وابەستەی هەمان ڕفتاری ئاسایی خودی خۆتی بیری ئازاد بەو مانایەی کە خۆت بتوانی لە هەر شتێکدا لێکۆڵینەوە و هەوڵ و کۆششی فراوانت هەبێ، هەرچەند تۆ حەز لەو شتە بکەی چێژی لێ وەرگری، پێدەچێ چیتر لە هەمان شت چێژ وەرنەگریت و پەیوەندیداری باسەکەش نەبی، بەڵام تۆ بۆ دۆزینەوەی ڕاستی و حەقیقەت باسەکە بخەیتە ژێر لێکۆڵینەوەی خۆتەوە تاوەکو نهێنێک پەیدا بکەی، زۆرێک لە خەڵکی لە پلەی باڵادان بەڵام هەبوونی بیرێکی ئازاد بەلایانەوە سەختە، ئەوانە بەرنامەی ژیانیان لەسەر ڕاستەهێڵێکە بەڵام نابینایانە دوای دەکەون. دەمارگیریی نەفرەتکردنە لە چینێکی دیاریکراو یان لە بیروڕایەک کۆمەڵێک مرۆڤی وەکوو ئێوەن، دەمارگیری تۆ بۆ تۆ کار دەکا و لە کۆمەڵێک خەڵک دوورت دەخاتەوە، ڕێگریت لێکا لە شتە نامۆ و نەناسراوەکان، لە ڕاستیدا دژ بە تۆ کار دەکا و نایەڵێ پەی بە نهێنییەکانت ببەی. گەر ئەتەوێ خاوەنی بیر و ئەندێشەیەکی ئازادانە بی، دەبێ دەست لە توندی و دەمارگیری بکێشیتەوە و ڕێگا بە خۆت بدەی لەگەڵ کەسانێک خاوەنی بیروڕای جۆراوجۆرن بە تێکەڵاوی گفتوگۆ بکەی. هەر کات متمانەت بە هیچ کەسێک نەبوو، بە هیچ جۆرێک توانای ئەنجامدانی کارێکی بەنرخت نییە. ئەمەش بەو مانایە دێ کە لە ڕاستیدا تۆ لە هەرێمی نامۆکاندا لە خۆت دڵنیا نیت و متمانە و بڕوات بە خۆت نییە. چەند کلیلێکی ئەڵتونی بۆ چارەسەرکردنی کێشە لە ژیانی هەر تاکێکدا هەمیشە زاڵ بن مەسەراستی خۆتەندا دەبێت دڵنیا بن کە لە ناومێدی و چاوپێخشانەوەی کێشەکاندا نقوم نەبوون هێزی خۆتان و پارێزن و دڵنیا بن هێزی ئێوە سەرترە لە هەر کێشەیەکیان جیهانە گرنگ نییە لە چ هەلومەرجێکدان یان کێشەکە تا چەند دژوارە، لە یادتان بێ ئەمە تەنها پێشبڕکێیەکە و تەنها دەبێ ئەو کارانە ئەنجام بدەن کە پێشتر فێری بوون تاوەکو سەرکەون، باوەڕتان هەبێ کە دەتوانن شێوازێک بۆ چارەسەرکردنی کێشەکەی خۆتان بدۆزنەوە، بەڵام ئەم ڕێگاچارەیە هەرگیز بە نقومبوون لە نائومێدیدا ناکەوێتە کار. هەموو توانا فیکریەکانی خۆتان بۆ دۆزینەوەی ڕێگا چارە بخەنە گەڕ بۆ وردبوونەوە باشترین ڕێگا نووسینە، لەبیرتان بێت تەنها لە سەدا بیستی کاتی خۆتان بۆ شیکار و باسکردنی خودی کێشەکە تەرخان بکەن و لە سەدا هەشتاکەی تر بۆ دۆزینەوەی ڕێگا چارە بێ باشترین و کاریگەرترین و خێراترین بەرنامە بۆ وەلانانی کێشەی خۆتان هەڵبژێرن و بە زووترین کات جێبەجێی بکەن. سەرنج بدەن ئەنجامەکانی بەرنامەڕێژی خۆتان لەوەی کە ئەنجامتان داوە چیتان دەست کەوتووە ئایا لە بەلاوە نانی کێشەکە نزیکتر دەبنەوە یان زیاتر خۆتان خستۆتە دەردە سەریەوە سەرنجتان لەسەر کاریگەری بەرنامەکەتان هەبێ ئەگەر ئەوەی کە ئەنجامیە دەن بێ ئەنجامە خێرا شێوازەکەتان بگۆڕن لە گۆڕان مەترسن نەرمونیانی لە بەکارهێنانی شێوازی جۆراوجۆر توانای چارەسەری هەر کێشەیەکتان پێ دەبەخشێ ئەوەتان لە یاد نەچێ کە بەردەوام لە دەوروبەری ئێوە نموونەگەلی سەرکەوتوو هەن، گرنگ نییە کێشەکەتان تا چەند دژوارە، بە دڵنیاییەوە کەسانێکی تر بەر لە ئێوە ئەوەیان تێپەڕاندووە، بچنە لایان و بە بێ ئەزموونی تاڵ وەڵامی پێویستیان لێ وەربگرن، دڵنیابن بە باشی دەتوانن ئەم کێشەیە چارەسەر بکەن. وتراوە، گەورەترین تاقیکردنەوەی بوێری لەسەر زەوی دان بە خۆداگرتن لە کاتی شکست و لەدەستنەدانی ورەیە. پێنووس و کاغەز و بیرۆکە و زۆر خوێندنەوە شاڕێگەی مرۆڤە بۆ داهێنان بە تایبەت کاتێک مرۆڤ پارێزگاری لە کاتەکانیەکە و ڕێگە نادا بەبێ سوود بەسەریدا تێپەڕ ببێ. ئەو مرۆڤەی کە متمانە وبڕوای بە خۆی هەیە باوەڕی بە پەروەردگاریشی هەیە هەرگیز گوێ نادا بە قسەی خەڵکی و گرنگی نادا بە ڕەخنەی کەسانی دۆڕاو و شکست خواردوو چونکە سروشتی ژیان وەهایە تەنها درەختی بەر و بومدار بەردی تێدەگیرێ. مرۆڤ بە بێ هیوا و ئاوات وەکوو لاشە وایە بە بێ ڕۆح. ئەو هیوا و ئاواتەش کە نایەتەدی وەکو ئەو خونچەیە وایە کە وشک دەبێ پێش ئەوەی مرۆڤ چێژ لە بۆن و بەرامە خۆشەکەی ببینێ. هەرگیزەوە لە بیر نەکەی مرۆڤ خاوەن خەزێنەیەکی شاراوەیە کە کێشە و ناخۆشییەکان ئەوە ئاشکرا ئەکەن. گەورەی و گرانی سەرکەوتنەکانتان بە گەورەیی ئەو ئاستەنگانەی دەیان بڕیت بەراورد بکە. دەتوانی دکتۆرا وەربگری بەڵام ئەمە کۆتایی فێربوون و گەشەسەندنی کەسی نییە. نەڵی بە ئەندازەی پێویست کاتت نییە، تۆ لە شەو ڕۆژێکدا بە هەمان ئەندازەی کە هەموو بەناوبانگەکانی دنیا وەک هیلین کیلەر و عەلی شەریعەتی و لویس پاستۆر و ئەحمەدی شاملۆ و لیۆناردۆ داڤنشی و زەکەریای ڕازی دەرفەتیان هەبووە تۆش بە هەمان شێوە هەمان کاتت هەیە بەردەوام خۆت تەلقین بکە کە بەسەر کارەکانتدا زاڵ دەبی قایلکردنی نەست بەم مەسلەیە کە تۆ بەسەر کارەکاندا زاڵیت سادە و سەرسوڕهێنەرە تەنها ڕێگای گەیشتن بە مەسلەیە ئەوەیە کەوا خۆت پیشان بدەی دەسەڵاتت دەشکێ بەسەر کارێکدا کە ئەنجامیەدەی ئایا تاوەکو ئێستا ناوی سەرهەنگسان دەرستان بیستووە دەزانن چۆن ئیمپراتۆریەکی گەورەی بنیاد ناکە کردی بە کەسێکی ملیۆنەر و خوی خواردنی نەوەیەکی گۆڕی کاتێک کە ئەو دەستی کرد بە چالاکی پیاوێکی خانەنشین بوو کە شێوازی سوورکردنەوەی مریشکی دەزانی و هیچی تر نەدامەزراوەیەکی هەبوو نەشتێکی تر خاوەنی ڕێستۆرانتێکی بچووک بوو لەبەر ئەوەی ڕێگەی شەقامی سەرەکیان گۆڕی بوو خەریک بوو هەرەسی دەهێنا لەگەڵ وەرگرتنی یەکەم چەکی دابینی کۆمەڵایەتی بیری لەوە کردەوە کە لەوانەیە بتوانێت لە ڕێی فرۆشتنی دەستووری سوورکردنەوەی مریشکەوە پارە بەدەست بهێنێ خەڵکانێکی زۆر هەبوون کە بیرۆکەی سەرنجڕاکێشیان هەیە، بەڵام سەرهەنگ ساندەرز، یان بڵێین کۆلۆنێل ساندەرز، لەگەڵ کەسانی تر جیاواز بوو، ئەو پیاوێک بوو کە تەنها بیری لە ئەنجامدانی کارەکان ناکردەوە بەڵام کردەوەی هەبوو. ئەو بەڕێکەوت و لە هەر دەرگایەکیدا بابەتەکەی بە هەموو خاوەن ڕێستۆرانتێک وت، کا دەیوت، من دەستورێکی شازم پێیە بۆ سورکردنەوەی فڕوج و واویرەکەمەوە ئەگەر بێت و کەڵکی لێ وەربگرن ئاستی فرۆشی ئێوە بەرزەبێتەوە و دەمەوێ ڕێژەیەکی سەدی لە فرۆشە زۆرەکەتان بدەن بە من. هەڵبەت زۆر کەس پێی پێکەنین وتیان سەیربکە پیرە پیاو ڕێی خۆت بگرە و بڕۆ بۆچی ئەم جلە سپیە گاڵتەجاڕت لەبەر کردووە ئایا کۆڵۆنێل ساندەرس نائومێد بوو هەرگیز هەرکات خاوەن ڕێستۆرانەکان پێشنیارەکەیان ڕەتدەکردەوە لە جیاتی ئەوەی دڵسارد و زویر ببێت دەست بەجێ ئەکەوتە بیرکردنەوە کە جارێکی تر چۆن باس لە بابەتەکەی خۆی بکا بۆ ئەوەی کاریگەری بێت و ئەنجامی باشتر بەدەست بهێنێ بەڕای ئێوە ئەو کۆڵێنێلە کا ناوی ساندەرز بوو پێش ئەوەی وەڵامی گونجاو ببیستێ چەند جار وەڵامی نەخێری بیست. ئەو هەزار و نۆ جار وەڵامی نەخێری درایەوە تاوەکو سەرەنجام کەسێک وەڵامی ئەرێی پێدا. ئەو دوو ساڵ لە کاتی خۆی دانا و بە ئۆتۆمبێلە شڕەکەی شار بە شاری ئەمریکا گەڕا. بە هەمان جلی سپی چێشتخانە شەوانە لەسەر کوشنی دواوەی ئۆتۆمبێلەکەی دەنووست و هەموو بەیانێک بەو ئومێدەوە لە خەو هەڵەسا کە بیرۆکەکەی لەگەڵ کەسێکی نوێدا باس بکا. بەڕایەوە چەند کەس لەوانەیە بۆ ماوەی دوو ساڵی ڕەبەق هەزار و نۆ جار وەڵامی نەخێر ببیستن و دیسانیش دەست لە هەوڵدان هەڵنەگرن بێگومان زۆر کەم لە بەرەوەی لە دنیادا تەنها یەک ساندەرس هەیە زۆربەی خەڵک توانای بیست جار وەڵامی نەخێریشیان نیە نەخوازا بگات بە سەد یان هزار جار لەگەڵەوەدا هەندێک جار تەنها هۆکاری سەرکەوتن هەر ئەمەیە ئەگەر سەیری سەرکەوتوترین پیاوەکانی مێژوو بکەن یەک خاڵی هاوبەش لە نێوان هەمویاندا دۆزنەوە ئەوان لە وەڵامی نەخێر ناترسن، وەڵامی نەخێر قبوڵ ناکەن و ڕێگە نادەن هیچ هۆکارێک لە بەکردارکردنی بیرۆکە و ئامانجەکانیان پەشیمانیان بکاتەوە. کەسێک لە هەوڵی بەدەستهێنانی ئامانجێکی بچووکدا بێ، دەبێ کەمێک لە خۆی خۆش ببێ، بەڵام ئەو کەسەی کە بەدوای ئامانجێکی گەورە و باڵادا ئەگەڕێ دەبێ ئەوەی هەیەتی بێ خەوش پێشکەشی بکا.